نووسینی سەر تەنبوورێک خەنجەر پیاو دەخاتە باوەشی مەرگ و تەنبوور زیندووی دەکاتەوە. وشەی باکانی ئاڤاری دوومانای هەیە ئاواز و بار و هەستی پیاویان سەلامەتی دنیا کە بتەوێ بڵێ ئاوازێکم بۆ لێدە دەبێ وشەی باکان بەکاربیێنی کە بپرسیت چۆنیت دەبێ هەمان وشە بەکار بێنی، بەم جۆرە بەلای ئێمەوە ئەحواڵی پیاو و گۆرانی هەردووکیان لەناو یەک وشەدان. وشە و قسە لە بێژنگ بدە گۆرانیت دەست دەکەوێ. ڕک و خۆشەویستی لە بێژنگ بدە گۆرانیت دەست دەکەوێ. بەسەرهات و کاروباری مرۆڤایەتی و سەرلەبەری ژیان لە بێژنگ بدە گۆرانیت دەست دەکەوێ. لیۆ تۆلستۆی لە قەوقاسییەکاندا نووسیویە و دەڵێ، بە تایبەتی گۆرانییەکی تاڤلی بزواندی، وشەکانی کەم بوو، هەموو جوانییەکەی لە کۆرسی خەمباردا بوو. ئێ، دێ. دەلالێ پەرۆشکا وشەکانی وەرگێڕا. گەنجێک پەزی لە گوندەوە بەرەو شاخان هاژوا. ڕووس هاتن گوندەکەیان سووتاند، پیاوەکانیان کوشت، ژنەکانیان یەخسیر کرد، گەنجەکە لە شاخ هاتەوە جێی گوند چۆڵ و هۆڵ بوو، نە دایک مابوو، نە برا، نە ماڵ، یەک تاقە درەخت مابوو. لە ژێر درەختەکە دانیشت و گریا تەنیا ئەی درەختە کە وەکو تۆ تەنیا ئینجا هەڵی کردە گۆرانی ئێ دێ دەلالێ ئێ دێ دەلالێ دەلا دەلالێ دەلالێ ئەی گۆرانی خۆمان ئەی گۆرانە غەمژینەکانی شاخان ئێوە کەی و لە کوێ و چۆن پەیدا بوون ئێوە کە هێندە سیر و ئازیزن لە کوێوە هاتوو؟ نووسینی سەر تەنبوورێک. وا دەزانی ئەم ئاوازە لە ژێیەکانەوە هەڵدەستێ نەخێر، ئەمە زایەڵەی وشەی ناخی دڵە. نووسینی سەر خەنجەرێک. دوو گۆرانی و دوو دەم و دوو دووی و مەرگی دووژمن و ئازادیی نیشتیمان. نووسینی. سەرلانکێک کەس نییە لەم دونیایەدا لەسەر پشتی لانک گۆرانی ناسک گۆرانی دایکی بۆ نەگوترابێ نووسینی سەر بەردێکی دەم ڕێگا گۆرانی و ڕێگا عەگید لە ڕێگا گۆرانی دەڵێ گۆرانی و ڕێگا قەت بن یان نایە نووسینی سەر کێلێکیش دەڵێ کە گۆرانی دەگوت خەڵک گوێیان لێ دەگرت ئێستاش خەڵک گۆرانی دەڵێ و ئەو گوێیان لێ ڕادەگرێ. گۆرانی کۆن و نوێ لایلایە گۆرانی زەماوەند گۆرانی جەنگ گۆرانی کورت و گۆرانی درێژ گۆرانی غەمبار و خەم ڕەوێن ئێوە لە سەراپای دنیادا دەچڕێن وشەکان وەکو مورو وەکو زریرەی زیو دەهۆنرێنەوە وشەکان وەکو بزماردا دەکوترێن چۆن کە ئافرەتێکی نازار دەگری فرمێسکەکانی ڕێچکە دەبەستن وشەیش ئاوەها بە نەرمی دێن و دادەڕێژرێن. وشە وەکوو تیری نیشانە شێنی مەعلان دەڕوا و نیشانە دەپێکێ، وشە وەکوو ئەو کلکە شاخانەی دەتوانی تا بنی دونیا پێیاندا بڕۆی ئاوا پێش دەکەن و دوورت دەخەنەوە. بۆشایی بەینی دێڕەکان وەکوو کۆڵانی ماڵی خۆشەویستەکەت، وەکوو دێڕە جووتی سەر زەوی باوکتە، وەکوو کاتی گزنگدانی بەیانی و، ئاوابوونی ڕۆژ وایە شەو و ڕۆژ لێک جودا دەکاتەوە. گۆرانی هەیە نووسراوەتەوە و هەیە نەنووسراوەتەوە، بەڵام هەرچۆنێک بێ مادام گۆرانییە دەبێ بچڕێ. ئەو گۆرانییەی نەچڕێ وەکوو باڵندەیە کە نەتوانێ بفڕێ، وەکوو دڵێ کە نەتوانێ لێ بدات. ئێمە لە شاخان دەڵێین کە شوان گۆرانی نەڵێ مێگەڵ، لە لەوەڕ دەبێ. بەڵام کە گۆرانی لە قەد شاخی سەوز درنگایەوە هەتا بەرخی ساوە باقۆش گیا هەڵدەوێزنێ. کابرایەک میوانی هات و بە میوانەکەی گوت کە بە زمانی خۆی گۆرانییەک بڵێ. بەڵام میوانەکە هیچ گۆرانی نەدەزانی یان تاقەتی گۆرانی گوتنی نەبوو. ئیدی هەموو قسەی ئەوە بوو کە گوتی گەلەکەمان یەک تاقە گۆرانی چیە نیەتی جا ئایا تۆ خۆت حیت یان نا چونکە گەل بە بێ گۆرانی نابێ ئێ دێ دەلالێ گۆرانی کلی لەو سندوقی پیرۆزی زمانی پێدەکرێتەوە دێ دەلالێ دەلالا دەلالێ بۆتان باز دەکەم گۆرانی چۆن پەیدا بووە شعرێکم لەم بارەیەوە نووسیوە فەرمونون گوێ بگرن لێی. خەنجەر و گیتار. لە ڕۆژگاری هەرە هەرە کۆندا گەنجێکی لادێیی لەودی و دەربەندی چیاکان هەبوو. تەنیا یەک خەنجەر و یەک دار هەنجیری هەبوو، یەک بزنی تاقانەیشی هەبوو، لە مێرگ و مێرغزاری سەوز دەیلەڕەوەڕان. ئەم گەنجە عەشقی کچی خان بوو، ئەگەرچی گەنجەکە زیخ، با خودا نیدار هەنجیر و تاک کە خەنجەر هەر بزنی خۆی بدۆشێ پاشای خاوەن زەوی و ماڵات کچی خۆی نادات گەنجی کڵۆڵ ئاگری لە دڵ بەربوو. دەستی دایە خەنجەرەکەی، بزنەکەی بۆ خوا کردە قوربانی و دار هەنجیرەکەی لە ڕیشەوە هەڵکێشا. بە تەگبیری خوای شێعر قەدی دارەکەی کردە گیتار و ڕیخۆڵەی بزنەکەی بۆ کردە ژێ. هەر هێندە پەنجەی گەیاندە ژێیەکان، وشەی سوێند و بەڵێنی لێ پەیدا بوو و خۆشەویستەکەی بۆ بوو. کچە بەبێ ماندووبوون بوو بە هی خاوەنی. دوو گەنجینەی خەنجەر و گیتار، گوند هێلانەی لە قەدی چیا کردووە پشتی داوەتە شاخ، دووکەڵ لە دێ بەرز دەبێتەوە، خەنجەر و گیتار بە دارەوە هەڵواسراوە. پاندوور و خەنجەر، شەڕ و گۆرانی. ئەوین و کردەوەی مێرانە مێژووی گەلەکەم، چیاییەکان شانازی بەم دوو شتە ئەکەن. ئەم دوو گەنجینەیە لە ماڵان وەک قۆڵی چاکەر لەسەر مافووری سەر دیوار ڕاست و چەپ لێک تێدەپەڕن، بە ئەسپایی و بە ڕێز و خۆشەویستی دەیانهێننە خوارێ، بە خۆڕایی دەستیان نادەنێ، کە دەست درێژ بکەی خەنجەر دابگری، یەکێکی لە خۆت گەورەتر پێت دەڵێ وریا بە، ژێی پەندوورەکە نەپسێنی. کە بچی پەندورەکە بێنیتە خوارێ یەکێکی تر دەڵێ، وریابە، پەنجەت بە خەنجەرەکە نەبڕی! وێنەی باندور لە سەر پشتی خەنجەر هەڵدەکەن و وێنەی خەنجەریش لە سەر پاندور دەکێشن، کە خەنجەر پاندور بە دیوارەوە هەڵدەواسن، بە سەر کەمەرەی زیو و خەناوکەی کچاندا شۆڕ دەبنەوە. پیاو کە دەچوونە شەڕ خەنجەر و پاندوریان لەگەڵ خۆیان دەبردووە و شوێنە پیرۆزەی سەر دیوار بە ڕووتی دەمایەوە، جا پاندور، بۆ دەبەنە شەر هوهو کەژێیەکانی بلەرێنیتەوە یان هەر دەستیان لێ بدەی وڵاتی باوک و باپیرت گوندی خۆت ماڵی دایکت دێتەوە بەرچاو تۆش بۆ ئەمانە دەجەنگی و ئەمانە شایانی ئەوەن خۆیان بۆ بەخت بکەی پیاوی ڕەشید گوتویانە کە شیر وێک دەکەون گوندت لێ نزیک دەبێتەوە بەڵام هیچ شتێ وەکو پاندوور ماڵ نزیک ناخاتەوە. مەحموود لە شاخەکانی کربات گۆرانی دەگوت و گوندە چیاییەکانی خۆی لابوو. مێرەمی گراوی خۆی لابوو. مەحموود وەسیەتی کردووە نووسیویە نەختێ کەمتر خۆڵ بەسەر گۆڕی من داکەن تا گوێم تەواو قەپات نەبێ. بۆ ئەوەی بە دڵ و گیان گوێ لە گۆرانی چیاییەکانی دێکەمان بگرم. تەنبورە ئازیزەکەم لەگەڵمە بخەنە گۆڕ بۆ ئەوەی نازدارەکانی گوندەکەمان لە گۆرانی من بێبەش نەبن و گوێ لە دەنگی پەرۆشم بگرن. مەحمود هەروەها دەیگوت کە ئاوازێ لێ دەدەم چیا دەچەمێتەوە بەڵام مێرەم خۆشەویستم نازانم چۆن چۆنی دڵی تۆ نەرم بکەمەوە کە تەنبور لێ دەدەم، مار دەکەوێتە سەما بەڵام مێرەم خۆشەویستم نازانم چۆن چۆنی دڵی تۆ نەرم بکەمەوە دەتەوێ بزانی گۆرانی چیا لە کوێوە هاتووە لە خەونی گەل پەیدا بووە لە سنگی بەرین تواوەتەوە لە خوێنی گەرم هەڵقوڵاوە لە جەوزای ئەستێرەبەندەوە هاتووە، لە ماڵ و گوندەکانی داغستانەوە هاتووە، پێش ئەوەی تۆ گوێی بدەیتێ سەدان پشت گوێیان لێی بووە. گۆرانی سێلاوێکە لە قەد شاخەوە دەڕژێتە خوارێ، گۆرانی ئەسپێکی بە بەزی قاسدی شەڕگەیە، گۆرانی ئەو برادەرانەیە لەنکاو ڕا دەبنە میوانت، گۆرانی بڵێ و گوێ لە گۆرانییەکانی خۆر ڕاگرە، گۆرانی نوێنەری خەم و خۆشییە، پەساپۆرتی شەرەف و نەبەردییە، بەڵگەی بیرکردنەوەیە، گۆرانی پیاوی گەنج ڕەشید و نەبەرد دەکا، پیاوی پیر و ژیر گەنج دەکاتەوە، سوار ناچار دەکا پیاە ببێ و گوێی لێ ڕابگرێ، وا لە پیادە دەکا خۆی هەڵداتە سەر خانەی زین و وەک با تێی بتەقێنێ. سەرخۆش هۆشیار دەکاتەوە و وای لێ دەکا بیر لە ژیانی خۆی بکاتەوە، هۆشیاریش سەرخۆش دەکا. گۆرانی لەبارەی چەند شتەوە گوتراوە. چیایی لەبەر ئاگردانی گەرمی خۆی دابنێ و بادەیەک شەرابی سەر بە کەفی خۆمانەی بۆ بێنە و داوای گۆرانی لێ بکە. گۆرانیت بۆ دەڵێ. تا بەیانی گۆرانی دەڵێ و ئەوەی دەیلێ نایڵێتەوە بەڵام ئەوەندە هەیە زۆر بە نەزاکەتی داوای لێ بکە و پێشی بڵێ گۆرانی لەبارەی چی بێ لەبارەی خۆشەویستی لەبارەی خۆشەویستیەوە گۆرانی بۆواڵێ ئێدێ هێدێ دەلالێ ئەوین وەکو خوێن و گوڵە خەزێمە قسوورە ئەوین وەکو شەوی تاریگە ڕەشە ئەوین وەک قەناوکەی کچۆڵان سپیە ئەوین لە ئاسمان و سەهۆڵ شینترە ئەوین وەکو ئەستێرەی مەزن وایە بەفر دەبارێ و لێشا و وشک دەکا بەڵام گوڵی ئەوین و دڵداری قەت هەڵناوەرێ جوانترین شت لە دنیادا چییە؟ وەنەوشەی شاخان چ شتێ لە وەنەوشەی شاخانی جوانترە ئەوین گەشترین شت لە دنیادا چییە؟ ڕۆژی سەرشاخی سبەینان چ شتێ لە ڕۆژی سەرشاخی سبەینان گەشترە ئەوین ئێ دێ دەلالێ باشە گۆرانی لەبارەی چی ترەوە بڵێ لەبارەی ئەو دڵدارانەی بوونە قوربانی ئەوین و خۆشەویستی ڕۆمیە و جوولێ تاهر و زوهرە تریستان و ئیزۆڵ ئەدی زۆری واژە داغستان نەبوون زۆریان بەو کەسەرەوە مردن کە بۆ یەک نەبوون خەونەکانیان هەڵبرنگا و لێویان قەت نەگەیشتە یەک و دەستیان نەکەوتە نا دەستی یەک. زۆر گەنج لە شەڕ فەوتان بەڵام زۆریش لە ڕێگای خۆشەویستی سەریان نایەوە لەناو ئاگری خۆشەویستیدا سووتان و لە شاخی بەرز خۆیان هەڵدێرا خۆیان فڕێدایە ناو تەوژمی ڕووباران.